هانس ما الذي يشغل بالك ما بك تكلم لا أستطيع أن أرى شيئا يا لها من ليلة مظلمة لا بد أن يحصل شيء ها؟ سوف أدع السفينة تبحر إلى البعيد حتى لا يتمكن أي مدفع من أن يصيب الجزيرة بقي القليل بعد خمسة عشر رجلا ماتوا من أجل الصندوق خمسة عشر رجلا ماتوا من أجل الصندوق خمسة عشر رجلا ماتوا من أجل الصندوق خمسة عشر رجلا ماتوا من أجل الصندوق ماذا يجري اصعد إلى سطح السفينة وانظر ماذا يجري هناك أشعر أن السفينة تتحرك لا تكن سخيفا السفينة معلقة بالمرساة ولا شيء يستطيع أن يحركها هەستی پێ ناکەی کەسکێکە بە وەستاوی نەماوە من دڵنیام لەوە هانز خاون دەبینی ئەی چۆن کە شتێکە دەجوولێ ئەوە ئاساییە ئێمە لەسەر ڕووبارین بە هەر حاڵ گوێ بگرن ئەوە کاری من نییە من بە هیچ شێوەیەک بەرپرس نیم لە کەسکێکە چەنەبازی بەسە وا دەزانی شتێک هەست پێ دەکەم کە بوونیان نییە پێم گوتی بێدەنگ بە و باس ئەوە چی دەکەی ئەوە چی دەکەی دەمەوێت لە شوێنێکی ئارامدا بخەوم ئە وابزانم دیمەنەکە بۆ جێ پێکەنین بۆ جێ پێکەنی ئەی کەشتێکە دوورکەوە دوورکەوە کاتی تەمەکە نامینی و ڕۆچش بە دیار دەکەوێ ئەوا کەشتیەکە دوور کەوتۆتەوە دەبێتە کتوپڕ جۆن. ئەوەی چاوەڕێمان نەدەکڕ ڕوویدا کەشتێکە لەسەر بەردێک گیر بوو ئەمەش پلانەکەی تێک دەدات بیرۆکەکەمان هەڵوەشاوە ئەی بێ ئەقلینە تەمەشاکە چی ڕوویدا؟ ئەوە چیا؟ ئێستا ئاشکرا دەبم هانست ئایا شتێکی سیر لەسەر کەشتێکە دەبینی دەی بڵێ هانس پێت وایە کە کەشتێکە لە شوێنی خۆی جوولابێ و ڕۆشت بێ بۆ شوێنێکی تر دەی قسە بکە هانس باشە بێن بۆ با پلانەکە دێبەدێ بکەین دەتەوێت چی بڵێ سەرۆک هاز ئەرجی سەرۆک ئەوەندە ئاسان نییە بەڵێ ئاسان نییە دەتەوێت پەشیمانی خۆم دووبارە بکەمەوە جارێکی تر پەشیمانی دەرنابڕ بێن بۆ دێ بێن بۆ زۆر باشە بێن بۆ ئێستا دەبێت چی بکەین ڕاوەستە هاوڕێکەم ئەگەر شتێک هەیە ئێستا بیڵێ ئێستا بیڵێ ئەو شتێکی گرنگ نییە ڕاست بە لەگەڵ خۆت هەر ئێستا چیت پێ بیڵێ بۆ گرنگی بەوە دەدەی کە بیری لێ دەکەمەوە ئەگەر دەتەوێت بزانی کە بیر لە چی دەکەمەوە دەبێت کاپتنێکی باش بی وەکو بەڕێ سیلڤەر باش گوێم لێ بگرە نامەوێ گوێم لە بۆچوونە بێماناکانت بێت تەنها فەرمانەکانت جێبەجێ بکە ئەجینا ناسا دەبم چەقۆکە بکەمە لاو لاشەتەوە تێدەگەی تێگەیشتم بەداخەوە پلانەکە هەرجی سەر ناگرێ دەبێت چی بکەین چی بکەین بێن بۆ دەبێت چی بکەین باشە دەبێ چی بکەین؟ بەڵێ ئاڵای چەتەکان ئاڵای چەتەکان دادەگرم لێ ناگەڕێم ئەڵای چەتەکان لەسەر کەشتیەکەمان بشەچێتەوە هەرگیز لێ ناگەڕێم ئەوە چیە ئەوە کاری هازە بە شێوە کەڵسکەوت دەکات وەک بڵێ کاپتنە هیچ شتێک نابینم ئای لەو تەمە. ئای بە بەغا تەماشاکە. نازانم بەهۆی تەمەکەوەیە بەڵام وابزانم کەشتیەکە لە کەنارەکەدا دوورکەوتۆتەوە. تام! تام! لەوانەیە تەمەکە وام لێ بکات وا هەست بکەم. با جێم لێ بگرە بێن بۆ چاودێری شوێنەکە بکە. باشە. ئەم تەمە چییە هیچ شتێک نابینم. وەک بڵێ دەموچاوێکم بینی سەیرە یا من تەواو نیم لەوانەیە خەیاڵ بێت چی؟ چی لێرە ڕوو دەدات؟ کێ لەوەیە کێ لەوەیە لەوێ دەرچوو دەی وەرە لەوێ دەرچۆ دەی وەرە وەرە دەرەوە پیاوەکان خەریکە بگەم دڵنیام شتێکم بینی کە دەجولا لەبەر ئەو هۆیە باوەڕ ناکەم بۆ کاپتن باش بێت باوەڕی پێ ناکەم هەرگیز من دڵنیام شتێکم بینی دەجوڵا ئەی پیاوەکان ئێوە لە کوێن؟ وەرن سەیرکەن لەگەڵ ئێوەمە. ئەگەر لێمان گەڕا کە هانس سەرۆکایەتی کەشتەکە بکا ئەوە چارەنووس مان فەوتانە. دەمەوێ لەگەڵتا قسە بکەم سکیلی دۆک. سیرکە سیرکە چەند جوانە بکەڵەیە هەر ئێستا تەواوم کرد دخوا ئادەی جوان نییە دە سێریکە بزانە چۆنە چۆنم دروست کردووە سێریکە جوانە ها پێت چۆنە باڵێ ئەوە جوانە. ئەوە چێت کرد وابزانم ئێرە بریندار بوو سام سام پێم بڵێ سگیلی دۆگ و ئۆبراین لە کوێن پێم بڵێ وازم لێ بێ نابرا تۆ بە کەڵکی هیچ نایەت ها وەستە وەستە ئەی پیاوەکان ئەی پیاوەکان فریام کەون فریام کەون وەرە پێش با سرد لێکەمەوە. سەرکەوتم توانیم ئاڵای چەتەکان داگرم توانیم دایان بەزێنم ئای چەند پیسە بڕۆ ئەی ئاڵای چەتەکان بێگەڕانەوە بێمبۆ بێمبۆ بێمبۆ ئەوە دەبێت لە کوێ بێ بێمبۆ جێ بگرە بێن بۆ ئێستا لێرە خۆمان ناشارینەوە چاوەڕێ دەکەین بزانین چی ڕوودەدات ئۆبراین سگیلی دۆگ ئێوە لە کوێن ئێوە لە کوێن؟ کێ لەوێ وار نەدەرەوە Yeah! ئای شێتانە شێتن شێتن کێ لەوەیە ئایا کەسی لێە هەر ئێستا وەرە دەرەوە تۆ لە کوێی سیتە لەگەڵ کەسێکدا قسە دەکرد ئەوە چیان بەسەر هاتووە ئەسێک لە دۆک چی تەشڵا جا دیارە خوایە چیان چی ڕوودادەوت ئەوە دوورگەیە دوورگەی گەنجینە دوورگەی گەنجینە ئەخوایە جان جێم تۆنگر هەی نەگریز کاکە جۆن چی دەڵێی ئێستا چی نەستەر کەشتەکە؟ بەڵێ هەست بە دوو دڵی دەکەم لەبارەی کەشتێکەوە هەست بە شتێکی سیر دەکەم زۆر هەستیشم هەڵە ناکە.